ئەی خەڵکینە خۆتان بپارێزن لە سزای پەروەردگارتان، ئەوی کە دروستی کردوون لە یەک کەسەوە کە ئادەمە وە هەر لە ئەویش هاوسەرەکەی دروست کردووە وە بڵاوی کردۆتەوە لەو دوانە پیاوانی زۆر، هەروەها ئافرەتان خۆتان بپارێزن لەو خوایەی کە بەناوی ئەوەوە داوا دەکەن لە یەکتر وە خۆتان بپارێزن دوو دوو یا سیان سیان یا چوار چوار جا ئەگەر ترسان دادگەر نەبم ئەوە یەک ئافرەت مارە بکەن لە ئازادان یان ئەو کەنیزەکانەی کە موڵکتانن ئەوە نزیکترە کە ستەم نەکەن یا هەژار نەکەون. وآتوا النساء صدقاتهن نحلە، و هەرکەس لەسەر پەرشتیاری هەتیوان دەوڵەمەند بوو با خۆی بگرێتەوە لە خواردنی ماڵیان و هەرکەس لەوان هەژار بوو با لێی بخوات بە ئەندازەی پێویست ئنجا هەرکات ماڵی هەتیوەکانتان دایەوە پێیان ئەوە شایەتیان لەسەر بگرن بەسە خوا بۆ لێپرسینەوە بەسەرتانەوە. للرجال نصیب مما ترک الوالدان والاقربون. کە میرات ناگرن لە مردوو و هەتیو و هەژارە بێگانەکان، ئەوە لەو کەلەپوورە بەشیان بدەن، ئەم بەشدانە سوننەتە نەک واجب، و قسەیان لەگەڵ بکەن بە قسەکردنێکی جوان و چاک. وليخش الذین لو ترکو من خلفهم ذریە ضعافا خافوا علیهم فلیتقوا الله، فلیتقوا اللە ولیقولوا قولا سدیدا. ئەوانەی سەرپەرشتیارن با بترسن ئەگەر بەجێی بێڵن لە پاش خۆیان پاش مردن منداڵانی لاواز واتا بچووک دەترسن لێیان بفەوتێن دەبا لە خوا بترسن فریضە من اللە ان اللە کان علیما حکیما. خوا ئامۆژگاریتان دەکات دەربارەی کەلەپوری ڕۆڵەکانتان بۆ نێرێک هەیە لە میرات بە وێنەی بەشی دوو مێ خۆ ئەگەر منداڵەکانتان تەنها ئافرەت بوون دوان و زیاد لە دوان ئەوە بۆیان هەیە دوو بەش لە سێ بەشی ئەوەی مردووەکە بە جێی هێشتووە بەڵام ئەگەر یەک ئافرەت بوو ئەوە نیوەی میراتەکەی بۆ هەیە وە بۆ هەرکام لە دایک و باوکی مردووەکە هەیە شەش یەک لەوی کە بە جێی هێشتووە ئەگەر مردووەکە منداڵی هەبوو بەڵام ئەگەر مردووەکە منداڵی نەبوو وە دایک و باوکی میراتگری بوون ئەوە سێ یەک بۆ دایکەکەیەتی بەڵام ئەگەر مردووەکە چەند برایەکی هەبوو ئەوە شەش یەک بۆ دایکەکەیەتی لە پاش دەرکردنی وەسێتێک وەسێتی پێ کرابێ لە لایان مردووەکەوە یان دانەوەی قەرزێک کە لە سەری بێت باوکەکانتان وە کوڕەکانتان بۆ ئێوە هەیە نیوەی ئەو میراتەی کە ژنەکانتان بە جێیان هێشتووە، ئەگەر ئەو ژنانە منداڵیان نەبوو، جا ئەگەر منداڵیان هەبوو، بۆ ئێوە هەیە چوار یەک لەوەی ژنەکانتان بە جێیان هێشتووە لە پاش دەرکردنی وەسێتێک کە کردبێتان یان قەرزێک کە لەسەریان بێت بۆ ژنەکانتان هەیە چوار یەک لەوەی بە جێتان هێشتووە ئەگەر ئێوە منداڵتان نەبوو، جا ئەگەر منداڵتان هەبوو، ئەوە بۆ ئەوان هەیە هەشت یەک لەوەی بە جێتان هێشتووە لە پاش دەرکردنی وەسێتێک کە کردبێتتان، یان دانەوەی قەرزێک کە لە سەرتان بێت، وە ئەگەر پیاوێک یان ئافرەتێک کە میراتی لێ ئەگیرا مردبوو، نە باوانی هەبوو نە منداڵ، وە تەنها برایەک یان خوشکێکی لە دایکەوە هەبوو، ئەوە بۆ هەر یەک لەو دوانە هەیە شەش یەک، بەڵام ئەگەر ئەوان زیاتر بوون لە برایەک یان خوشکێکی دایکی، ئەو کاتە ئەوان هەموویان هاوبەشن لە سێ یەکی میراتەکەدا، لە پاش دەرکردنی وەسێتێک کە کرابێت، ئەوانەی کە کاری زۆر پیس و ناشرین واتا زینا دەکەن لە ئافرەتانی بڕوا دارتان ئەوە چوار شایەت لە خۆتان لەسەریان بگرن ئەنجا ئەگەر شایەتیان دا ئەوە ئەو ژنە زیناکارانە بەند بکەن لە ماڵەکانتاندا هەتا فریشتەی مەرەگ گیانیان دەکێشێت یاخوا ڕێگەیەکی ڕزگار بوونیان بۆ دانێت. واللذان یاتیانها منکم فآذوهما. ثم یتوبون من قریب فاولئک یتوب الله علیهم وکان الله علیما حکیما. بێگومان وەرگرتنی تەوبە لای خوا تەنها بۆ ئەوانەیە کە گوناه دەکەن بە نەفامی پاشان پەشێمان دەبنەوە بە زوویی پێش مردن، ئا ئەوانە خوا گەڕانەوەیان لێ وەردەگرێت، خواش هەمیشە ئولائیک اعتدنا لهم عذابا الیما. پەشیمانی وەرگرتن نییە بۆ ئەوانەی تاوانی زۆر دەکەن هەتا کاتی سەرەمەرگی یەکێکیان دێ دەڵێن بەڕاستی من ئێستا تەوبەم کرد وە بۆ ئەوانەش نییە کە دەمرن بەبێ بڕوایی ئەوانەی باسکران ئامادەمان کردووە بۆیان بیبەن بۆ خۆتان، مەگەر کاتێک کە کردەوەیەکی زۆر ناشرین واتە زینا بە ئاشکرا بکەن و ڕەفتاریان لەگەڵ بکەن بە چاکی و و ژیانیان لەگەڵ ببەنە سەر، جا ئەگەر حەزتان لێیان نەبوو تەڵاقیان مەدەن، چونکە لەوانەیە ئێوە حەز نەکەن لە شتێک و خوا لەوەدا داینابێ، ئەگەر ویستتان گۆڕینی ژنێک لە شوێن ژنێک کە حەزی لێ ناکەن و دابێتتان بە یەکێکیان ماڵێکی زۆر بە مارەیی ئەوە مەیسەنەوە لێی هیچ شتێک لەو ماڵە زۆرە یا ئەو مارەییەیان لێ ئەسەنەوە بە بوختان کردن و تاوانێکی ئاشکرا بەرامبەری ئافرەتەکە. وکیف تأخذونه وقد افضی بعضکم الی بعض وأخذن منکم میثاقا غلیظا. جا چۆن وەری دەگرنەوە لە کاتێکدا چوونەتە لای یەکتری، تێکەڵاوی ژن و مێردایەتیان لەگەڵ یەک کردووە و ئەو ئافرەتانە وەریان گرتووە لێتان پەیمانێکی پتەو و بەهێز کە وابەستنی نیکاحە. ولا تنکحوا ما نکح آباؤکم من النساء الا ما قد سلف. و کچانی برا و کچانی خوشک، ئەو دایکانەتان کە شیریان پێ داون، و خوشکەکانتان لە شیرەوە، و دایکی ژنەکانتان، واتە خەسو، و کچانی ژنانتان کە لە مێردی تریان بن، ئەوانەی کە لە ماڵی ئێوەدا دەژین، لەو ژنانەتان کە چوونەتە لایان، جا ئەگەر نەچووبنە لایان، دایکی کۆڵەبەسەکان، و هیچ گوناهێکتان لەسەر نییە لە مارەکردنی کچەکانیاندا، و حەرامە بۆتان هاوسەری کوڕەکانتان، ولا جناح علیکم فیما تراضیتم به من بعد الفریضة ان الله کان علیما حکیما هەروەها حەرام کراوە لێتان ئەوانەی کە مێردیان هەیە لە ئافرەتان جگە لەوانەی کە بوونەتە موڵکتان واتا کەنیزەک ئەو حوکمانەی باسکران پێویست کراو و نووسراوی خوایە لەسەرتان وە بۆتان حەڵاڵ کراوە بێجگە لەوانە کە باس کرا هەمووی حەڵاڵە بۆتان تا چوار کە بە ماڵەکانتان خوازبێنی ئافرەتان بکەن بە مەرجێ کە داوێن پاک بن و داوێن پیس نەبن جا ئەوەی لەزەتتان لێ وەرگرت لەو ئافرەتانەی حەڵاڵن ئەوە مارەییەکەیان پێ بدەن کە فەڕز کراوە لەسەرتان تاوانتان لەسەر نیە لەوەی کە لەسەری پێک هاتن لەگەڵ ژنەکانتاندا لە کەم کردنەوەی مارەیی لە پاش دیاری کردنی مارەیی بەڕاستی خودا هەمیشە لەبەر هەژاری کە ئافرەتێکی ئازادی ئیماندار مارە بکات ئەوە با لەوانە مارە بکات کە بوونەتە موڵکتان لە کەنیزەکە ئیماندارەکانتان و خوا زاناترە بە باوەڕەکەتان هێندێکتان لە هێندێکی ترتانن لەبەر ئەوە مارەیان بکەن بە ڕەزامەندی خاوەنەکانیان و مارەییەکەیان پێ بدەن بە شێوازێکی چاک لە کاتێکدا ئەو کەنیزەکانە پاکداوێن بن داوێن پیس و زیناکاری بە ئاشکرا نەبن و دۆستیان نەبێ بە نهێنی بۆ زیناکردن جا ئەگەر ئەو کەنیزەکانە شوویان کرد پاشان خراپەیەکی ئاشکرایان کرد واتا زینایان کرد ئەوە نیوەی سزای ئافرەتە ئازادەکانیان لەسەرە لێیان دەدرێ کە پەنجا جەڵدە ئەو مارە کردنی کەنیزەکە بۆ کەسێکە لە ئێوە لە تاوان کردن زینا بترسێ بەڵام ئەگەر ئارام بگرن و کەنیزەک مارە نەکەن چاکترە بۆتان واسألوا اللە من فضلە ان اللە کان بکل شیء علیما و ئاوات مەخوازن بۆ ئەو پلەی کە خوا باوی هەندێکتانی داوە بەسەر هێندێکی ترتاندا بۆ پیاوان بەش هەیە لەوەی بەدەستی ئەهێنێت وە بۆ ئافرەتانیش بەش هەیە لەوەی بەدەستی ئەهێنێت وە داوا لە خوا بکەن لە بەهرە و بەخششی خۆی بەڕاستی خوا خوا باوی هێندێکتانی داوە بەسەر هێندێکتاندا، هەروەها بەهۆی ئەوەی کە پیاوان لە سامانەکانیان خەرج دەکەن، جا ئافرەتە چاکەکان ئەوانەن، گوێڕایەڵانی بەردەوام بۆ خوا و پاشان مێردەکانیان، پارێزەرانی داوێنی خۆیان و سامانی مێردەکانیانن، کە مێردەکانیان لە ماڵەوە نەبن، بەهۆی ئەوەی خوا فەرمانی پاراستنی داوە، وە ئەو ئافرەتانەش کە ئێوە دەترسن سەرپێچیتان بکەن، ئەوە ئامۆژگاریان بکەن، ان یوریدا اصلاحا یوفق الله بینهما ان الله کان علیما خبیرا. وە ئەگەر ترسان لە تێکچوونی نێوانیان، ژن و مێرد، ئەوە ناوبژیوانێک بنێرن لە خزمی پیاوەکە و ناوبژیوانێک لە خزمی ئافرەتەکە، ئەگەر دوو ناوبژیوانەکە ئاشتیان بوێ، خوا نێوان ژن و مێردەکە چاک دەکاتەوە، بەڕاستی خوا هەمیشە هەروەها لەگەڵ دایک و باوکتاندا چاک بن و لەگەڵ خزم و نزیکان و هەتیوان و هەژاران و هاوسێی خزم و هاوسێی بێگانە یان دوور و هاوڕێی هەمیشەیی یا هاوڕێی سەفەر و ڕێبوار و ئەوانەی بوون بە مڵکتان چاک بن لەگەڵیاندا بەڕاستی خوا خۆشی ناوێت ئەو کەسەی وە ئەگەر ئێوە نەخۆش بوون یا لە سەفەردا بوون یا کەسێک لە ئێوە هاتەوە لە شوێنی دەست بە ئاو گەیاندنەوە یان جووت بوون لەگەڵ خێزانەکانتاندا یا لە یەک کەوتن لەگەڵ ئافرەتانی نامەحرەمدا ئنجا ئاوتان دەست نەکەوت ئەوە بە خۆڵێکی پاک تەیموم بکەن جا بەو تۆز و خۆڵە ڕوخسار و دەستەکانتان تەیموم بکەن گوێ بگرە قەت گوێت لێ نەبێ وە دەڵێن ڕاعینا چاک گوێمان بۆ بگرە بەڵام بە زمانی جوولەکە واتە تۆ خراپترینمانی ئەوان ئەم مانایەیان مەبەست بوو دەمیان لار دەکردەوە بۆ ئەوەی مەبەستە خراپەکە بگەیەنێت وە بۆتانە و تەشەردان لە ئاینی ئیسلام وە ئەگەر ئەوان بیان وتایە بیستمان و گوێ ڕایەڵین وە قسەمان ببیستە و پەلەمان لێ مەکە ئەوە چاکتر و ڕاست تر بوو بڕوا بهێنن بەو قورئانەی ناردوومانەتە خوارەوە کە بە ڕاست دانەری ئەو تەوڕاتەی ئێوەیە پێش ئەوەی ڕوخسارانێک ساف بکەین لە پێشەوە ئنجا بیبەینە پشت سەریان یان نەفرەتیان لێ بێت وەک چۆن نەفرەتمان کرد لە خەڵکانی شەممە وە بڕیاری خوا هەمیشە بێجگە لەوە خۆش ئەبێت لە هەر گوناهێکی تر بۆ هەر کەسێک کە بیەوێت وە هەر کەسێک هاوبەش بۆ خوا دابنێت ئەوە بێگومان گوناهێکی زۆر گەورەی هەڵبەستووە. الم تر الی الذین یزکون انفسهم بل الله یزکی من یشاء ولا یظلمون فتیلا. ئایا سەیری ئەوانەت نەکردووە کە خۆیان بە پاک و خاوێن دەزانن بە جادووگەران و بە شەیتان و ئەڵێن بەوانی کە بێ بڕوان، ئەوانە ڕێبازیان ڕاستترە لەوانی کە باوەڕیان هێناوە. اولئک الذین لعنهم اللە ومن یلعن اللە فلن تجد له نصیرا. ئا ئەوانە کەسانێکن کە خوا نەفرینی لێکردوون، هەر کەسێکیش خوا نەفرینی لێ بکات ئەوە هەرگیز دەست ناکەوێت بۆی، ان اللە کان عزیزا حکیما. بەڕاستی ئەوانەی بێ بڕوا بوون بە ئایەتەکانی ئێمە لە مەولا دەیانخەینە ناو ئاگرێک هەر کاتێک کە پێستیان سووتا بۆیان دەگۆڕین بە پێستێکی تر بۆ ئەوەی سزاکە بچەژن بەڕاستی خوا هەمیشە لهم فیها ازواج مطهرة وندخلهم ظلا ظلیلا. وە ئەوانەی باوەڕیان هێنا و کاری چاکەیان کرد لەمەولا دەیانخەینە چەند بەهەشتێ کە ڕووبارەکان دەچن بە ژێریاندا دەمێننەوە تێیدا بە هەمیشەیی بۆیان هەیە تێیدا هاوسەرانی پاک و خاوێن وە دەیانخەینە ژێر سێبەری وە پاشانیش گوێڕایەڵی کاربەدەستە عادیلەکانی خۆتان بن، جا ئەگەر دووبەرەکیتان هەبوو لە شتێکدا ئەوە بیگێڕنەوە بۆ لای خوا و پێغەمبەر صلی اللە علیه و آله و سلم، ئەگەر ئێوە باوەڕتان هەیە بە خوا و بە ڕۆژی دوایی ئەوە باشترە، وە ئاکام و ئەنجامی. ویرید الشیطان ان یضلهم ضلالا بعیدا. ئایا ئاوڕێکت نەداوەتەوە بەلای ئەوانەی وا خۆنیشان دەدەن کە بەڕاستی ئەوان باوەڕیان هێناوە بەوەی دابەزیوە بۆ تۆ کە قورئانە و بەوەش کە پێش تۆ دابەزیوە کە تەوراتە دەیانەوێت کە دادبەرن بۆ لای یەکێک وە ئەگەر پێیان بوترێ وەرن بۆ لای ئەوەی خوا ناردوێتیە خوارەوە وە بۆ لای پێغەمبەر صلی اللە علیه و آله و سلم دەبینی ئەی محمد دوو ڕووەکان ڕووت لێ وەردەگێڕن بە وەرگێڕانێکی تەواو. فکیف اذا اصابتهم مصیبە بما قدمت ایدیهم ثم جاءوک یحلفون باللە ثم جاءوک یحلفون باللە ان اردنا الا احسانا و توفیقا. ئایا حاڵیان چۆن دەبێت کاتێک بەسەرهاتێکی ناخۆشیان تووش دەبێت بەهۆی ئەوەی دەستیان پێشی خستووە واتا کردوویانە پاشان دێنەوە بۆ لات و سوێند دەخۆن بەخوا تەنها نیازی چاکە و یەکخستنەوەمان بووە کاتێک کە حوکم دەبەین لوجدوا اللە توابا رحیما. وە هیچ پێغەمبەرێکمان ڕەوانە نەکردووە تەنها بۆ ئەوە نەبێت گوێڕایەڵی بکرێت بە فەرمانی خوا، وە بێگومان ئەگەر ئەوان کاتێ ستەمیان لە نەفسی خۆیان کرد بهاتنایە بۆ لات و داوای لێبوردنیان بکردایە لە خوا پێغەمبەریش داوای لێخۆشبوونی بۆ بکردنایە ڕاستگۆیان و شەهیدان و پیاوچاکان و ئەوانە چی هاوڕێ و هاوەڵێکی چاکن. ذلک الفضل من اللە وکفی باللە علیما. ئەو بەهرەیە تەنها لەلایەن خواوەیە بەسە کە خوا زانایە بە هەمو. وەک لە نێوان ئێوە و ئەوان هیچ دۆستایەتییەک نەبووبێت، ئەی خۆزگە لەگەڵ ئەواندا بوومایە، تا قازانجێکی زۆر گەورەم بکردایە. فلیقاتل فی سبیل اللە الذین یشرون الحیاة الدنیا بالآخرە. ومن یقاتل فی سبیل اللە فیقتل او یغلب فسوف نوئتیه اجرا عظیما. کەواتە با بجەنگێت لە ڕێی خوادا کەسانێک کە ژیانی دنیا دەفرۆشن بە ڕۆژی دوایی، جا هەر کەسێک بجەنگێت لە ڕێی خوادا ئەنجا بکوژرێ و شەهید ببێ یان زاڵ ببێ ئەوە دواتر پێی دەدەین. قل متاع الدنیا قلیل والآخرة خیر لمن اتقی ولا تظلمون فتیلا. ئایا سەیری ئەو کەسانەت نەکردووە کە پێیان وترا دەستان بگێڕنەوە لە جەنگ و کوشتار و نوێژ بکەن و زەکات بدەن، کەچی کاتێک کە جەنگیان لەسەر پێویست کرا یەکسەر دەستەیەکیان لە خەڵکی دەترسان وەک ترسان لە خودا، بگرە زیاتریش، دەترسان دەیانوت، ئەی پەروەردگاری ئێمە بۆچی جەنگت لەسەرمان پێویست کردووە خۆزگە دوات دەخستین لە جەنگکردن بۆ ماوەیەکی کەم، بڵێ خۆشی و لەزەتی دنیا زۆر کەمە و ڕۆژی دوایی باشترە بۆ کەسێک لە خوا بترسێت وە ستەمتان لێ ناکرێت وە ئەگەر ناپاکان خۆشی و چاکە هاتە ڕێیان دەڵێن ئەمە لە لایەن خواوەیە وە ئەگەر توشی ناخۆشی و خراپەیەک هاتن دەڵێن ئەمە لە لایەن تۆوەیە ئەی موحەمەد بڵێ هەمووی لە لایەن خواوەیە ئەوە ئەو خەڵکە چیانە وەکو لە هیچ قسەیەک تێ نەگەن وایە. ما اصابک من حسنە فمن اللە. ولولا فضل الله علیکم ورحمته لاتبعتم الشیطان الا قلیلا. وە کاتێک هەواڵێکیان پێ بگات دەربارەی ئاسایش و هێمنایەتی یا لەبارەی ترسەوە بڵاوی دەکەنەوە بەڵام ئەگەر بیان گێڕانایەوە بۆ لای پێغەمبەر و بۆ لای کاربەدەستانی خۆیان ئەوە ئەوانەی ڕاستی هەواڵەکان دەردەهێنن دەزانن هەواڵەکە ڕاستە یان درۆیە واللە اشد باسا و اشد تنکیلا. ئەی محمد لە پێناوی خوادا بجەنگێ تۆ تەنها ئەرکی خۆت لێ داوا کراوە یا تۆ تەنها ئەرکی خۆت لەسەرە هانی بڕوادارانیش بدە بۆ جیهاد ئومێدە خوا بەرگری هێزی بێ باوەڕان بکات وە خوا بەهێزترە و ان اللە کان علی کل شیء حسیبا. هەر کاتێک سڵاوێکتان لێ کرا ئەوە بە چاکتر لەو سڵاوە سڵاو بکەن یان وەک خۆی بیسەننەوە، بێگومان خوا هەمیشە پرسا و چاودێرە بەسەر هەموو شتێکدا. اللە لا الە الا هو. دەربارەی دوو ڕووەکان بوونەتە دوو دەستە لە کاتێکدا خوا ئەوانەی گەڕاندۆتەوە بۆ بێباوەڕی بەهۆی کردەوەکانیانەوە، ئایا دەتانەوێت ڕێنمونی کەسێک بکەن کە خوا گومڕای کردووە؟ وە هەرکەسێ خوا گومڕای بکات ئەوە هەرگیز ناتوانی ولا تتخذوا منهم ولیا ولا نصیرا. ئەوان ئاواتەخوازن ئێوەش بێ باوەڕ بن وەک چۆن خۆیان بێ باوەڕ بوون تا ئێوەو ئەوان یەکسان بن کەواتە ئەوان بە دۆست و یارمەتی دەر هەڵمەبژێرن هەتا پەشێمان دەبنەوە و کۆجرەکەن لە ڕێی خوادا ئنجا ئەگەر ڕوویان وەرگێڕا و پشتیان هەڵکرد ئەوە بە دیل بیانگرن و بیانکوژن لە هەر شوێنێک تووشیان بوون یان هاتوون بۆ لاتان لەسەر دڵیان ناڕەحەتە حەز ناکەن لەوەی کە جەنگتان لە دژ بکەن یا جەنگ لە دژی خزمەکانیان بکەن و ئەگەر خوا بیویستایە زاڵی دەکردن بەسەرتاندا و جەنگیان دژتان دەکرد جا ئەگەر ئەوان کەنارگیر بوون لە ئێوە و جەنگیان لە دژتان نەدەکرد و پێشنیاری ئاشتیان کرد بۆتان ملکەچ بوون ئەوە خوا ڕێگەی نەداوە کە دەستیان بۆ بەرن و فخذوهم وقتلوهم حیث ثقفتموهم وأولئکم جعلنا لکم علیهم سلطانا مبینا. لە مەولا کەسانێکی تر دەبینن دەیانەوێت لە ئێوە ئەمین بن و لە هۆزەکەی خۆشیان ئەمین بن، هەر کاتێک بانگ کرابن بۆ بێ باوەڕی و بت پەرستی گەڕاونەتەوە بۆی، جا ئەگەر کەنارگیر نەبوون لێتان و جڵەوی ئاشتییان نەدایە دەستان و دەستیان نەکێشایەوە لە جەنگ کردن، ئەوە بە دیل بیانگرن و بیانکوژن لە هەر شوێنێک کە بەر دەستان کەوتن، ئەوانەی باسمان کرد داومانە بە ئێوە لە دژیان دەسەڵاتی ئاشکرا. وما کان لمومن ان یقتل مومنا الا خطا. وە هەر کەسێک ئیماندارێک بە هەڵە بکوژێت ئەوە لەسەریەتی ئازاد کردنی کۆیلەیەکی باوەڕدار وە نرخی خوێنێکیش بدات بە کەسوکاری کوژراوەکە مەگەر بیبەخشن لە خوێنەکە بە خێری خۆیان بەڵام ئەگەر کوژراوەکە لە گەلێک بوو کە دوژمنتان بوون کافری شەڕکەر بوون و کوژراوەکە ئیماندار بوو ئەوە هەر لەسەریەتی ئازاد کردنی بەندەیەکی ئیماندار و ئەگەر کوژراوەکە لە گەلێک بوو کە لە نێوان ئێوە و ئەواندا پەیمان هەبوو ئەوا نرخی خوێنێک بدەنە کەسی کوژراوەکە لەگەڵ ئازاد کردنی کۆیلەیەکی ئیماندار جا ئەو بکوژەی دەستی نەکەوت یان نەیبوو ئەوە لەسەریەتی ڕۆژوو گرتنی دوو مانگ لەسەر یەک ئەم بڕیارە وە هەر کەسێک ئیمان دارێک بە دەستی ئەنقەست بکوژێت ئەوە تۆڵەی ئەو کەسە دۆزەخە بە هەمیشەیی تێیدا دەبێت وە خوا خەشمی لێ گرتووە و نەفرینی لێ کردووە وە سزایەکی گەورەی بۆ ئامادە کردووە. یا ایها الذین آمنو اذا ضربتم فی سبیل اللە فتبینوا. ان اللە کان بما تعملون خبیرا. ئەی کەسانێک کە بڕواتان هێناوە کاتێک دەرچوون بۆ جیهاد کردن لە ڕێگای خوادا هەموو شتێک ڕوون بکەنەوە وە نەڵێن بەو کەسانەی کە سڵاوی موسوڵمانانەتان لێ دەکەن تۆ باوەڕدار نیت بەدوای شتومەک و سامانی دنیادا بگەڕێن ئەوە لای خوا دەسکەوتی زۆر هەیە ئێوەش لەمەو پێش هەروەها بوون ئیمانەکەتان دەشاردەوە ئنجا خوا منەتی نا بەسەرتاندا بەهێز و زاڵی کردن دەی کەواتە هەموو شتێک ڕوون بکەنەوە بەڕاستی خوا هەمیشە ئاگادارە بەوەی ئێوە دەیکەن. لا یستوی القاعدون من المومنین غیر اولی الضرر والمجاهدون فی سبیل الله باموالهم وانفسهم لەگەڵ تێکۆشەرانی ڕێگای خوادا بە ماڵ و گیانیان، خوا باوی داوە تێکۆشەران بە ماڵ و گیانیان بەسەر دانیشتوان لە جیهاددا بە پلەیەک و هەر یەک لەو دوو تاقمە خوا بەڵێنی پاداشتی زۆر چاکی پێداون کە بەهەشتە و خوا ڕێزی تێکۆشەرانی داوە بەسەر دانیشتوەکاندا لە کاتێکدا کە ستەمیان لە خۆیان دەکرد بە کۆچ نەکردنیان، بە تەشەرەوە پێیان دەڵێن، دەربارەی ئایینەکەتان لە چیدا بوون؟ دەڵێن، ئێمە چەوساوە بووین لەسەر زەویدا. پێیان دەڵێن، مەگەر زەوی خوا فراوان نەبوو تا کۆچتان بکردایە تێیدا، جا ئەوانە شوێنیان دۆزەخە. پاسەوانتان بن و با تاقمەکەی تر بێن کە نوێژیان نەکردووە و پاسەوان بوون و لەگەڵ تۆ نوێژ بکەن و با وریای خۆیان بن و چەکەکانیشیان پێ بێت، بێباوەڕان ئاواتە خوازن کە ئێوە بێ ئاگا بن لە چەکەکانتان و شتومەکەکانتان تا پەلامارتان بدەن بە پەلامارێکی یەکجارەکی بدەن بەسەرتاندا و تاوانتان لەسەر نییە ئەگەر بەهۆی بارانەوە ناڕەحەت بوون یان نەخۆش بوون وکان اللە علیما حکیما. سست مەبن لە بەدوا گەڕانی دوژمنانتاندا یان لە بەدوا گەڕانی ئەو قەومە کافرانەدا ئەگەر ئێوە ئێش و ئازارتان پێ بگات بێگومان ئەوانیش ئێش و ئازاریان پێ دەگات وەک چۆن ئێوە ئێش و ئازارتان پێ دەگات وە ئێوە ئومێد دەکەن لە خوا ئەوەی ئەوان ئومێدی ناکەن کە پاداشت و سەرکەوتنە وە بەڕاستی خوا بەس خۆیان گومڕا دەکەن وە ئەوانە هیچ زیانێ ناگەیەنن بە تۆ وە خوا ناردوێتیە خوارەوە بۆ سەرت قورئان و دانایی وە ئەوەی کە نەت ئەزانی فێری کردی وە هەمیشە بەخششی خوا بەسەر تۆوە زۆر گەورەیە. لا خیر فی کثیر من نجواهم الا من امر بصدقة او معروف او اصلاح بین الناس. ومن یفعل ذلک ابتغاء مرضات الله فسوف نوتیه اجرا عظیما. هیچ چاکەیەک نیە لە زۆربەی چپە و سرتە کردنەکانیاندا مەگەر یەکێک فەرمان بکات بە ماڵ بەخشین یان چاکە یان چاکردنی نێوان خەڵکی جا هەرکەسێک ئەوە بکات بە نیازی ڕەزامەندی خوا ئەوە لە داهاتوودا پێی دەبەخشین ومن یشرک باللە فقد ضل ضلالا بعیدا. بەڕاستی خوا خۆش نابێت لەوەی کە هاوەڵی بۆ دابنرێت، بەڵام جگە لەوە هەرچی بێت لێی خۆش دەبێت لە هەر کەسێک خوا بیەوێت، وە هەر کەسێک هاوەڵی بۆ خوا دابنێت وعد اللە حقا ومن اصدق من اللە قیلا. وە ئەو کەسانەی باوەڕیان هێناوە و کردەوە چاکەکانیان کردووە لە داهاتوویەکی نزیکدا دەیانخەینە بەهەشتانێک کە ڕووبارەکان بەژێر درەختەکانیدا دەڕۆن دەمێنەوە تێیدا بە هەمیشەیی، بەڵێنی خوایە و ڕاستە. نە بە ئارەزووی خاوەن کتێبەکانە، هەر کەسێک خراپەیەک بکات پاداشتی دەدرێتەوە و دەستی ناکەوێت بێجگە لە خوا هیچ دۆست و یارمەتی دەرێک. ومن یعمل من الصالحات من ذکر او انثی وهو مؤمن، فأولئیک یدخلون الجنة ولا یظلمون نقیرا کەسێکیش کردەوە چاکەکان جێ بەجێ بکات لە نێر یان لە مێ لە هەمان کاتدا ئەو کەسە بڕوادار بێت ئەوە ئەوانە دەچنە بەهەشتەوە و بچووکترین ستەمیان لێ ناکرێت وە حەز ناکەن مارەیان بکەن لەبەر میراتەکەشیان ناهێڵن شوو بکەن، وە لەبارەی ئەو مناڵانەی کە بێ دەسەڵاتن وە خوا فەرمان دەدات بە دادگەری لەگەڵ هەتیواندا بجوڵێنەوە وە هەر کردەوەیەکی باش بکەن ئەوە بێگومان خوا بە ئاگایە لێی. وإن امرأة خافت من بعلها نشوزا أو إعراضا فلا جناح عليهما، وَإِن تُحْسِنُوا وَتَتَّقُوا فَإِنَّ اللَّهَ کَانَ بِمَا تَعْمَلُونَ خَبِیرًا. وە ئەگەر ئافرەتێک ترسا لە گوێ پێنەدان یا پشت هەڵکردنی مێردەکەی ئەوا هەردووکیان هیچ گوناهێکیان لەسەر نییە کە ئاشتەواییەکی چاک بکەن لە نێوان خۆیاندا هەر ئاشتەوایی و یەک کەوتن چاکترە هەرچەندە چروکی و ڕەزیلی تێکەڵاوی بەو هۆیەوە واز بهێنن لەوی تریان وەک هەڵبەستراو، نە ئەوەیە مێردی هەبێت نە بەڕەڵاش کرابێت، وە ئەگەر بسازێن و پارێزکار بن ئەوە بەڕاستی خوا هەمیشە لێبوردەی میهرەبانە. وان یتفرقا یغنی اللە کلا من سعته وکان اللە واسعا حکیما. وە ئەگەر لێک جیا بوونەوە بەردەوام زۆر دادگەر بن لەبەر خوا شایەتی بدەن با شایەتیەکە دژ بە خۆشتان بێت یان دژی باوک و دایک و خزمە نزیکەکانتان بێت ئەگەر شایەتی لەسەر دراوەکە دەوڵەمەند بێت یان هەژار شایەتیەکە هەر بدەن چونکە خوا بەوان لە پێشترە و قازانجیان چاکتر دەزانێت کەواتە شوێن ئارەزوو مەکەون بۆ ئەوەی لە حەق لا نەدەن وە ئەگەر شایەتیەکە پێچەوانە بدەن یا نەیدەن و گوێی نەدەنێ ئەوە بەڕاستی خوا هەمیشە واتا بەڵگەکانی خوا بڕوایان پێ ناکرێت و گاڵتەیان پێ دەکرێت، ئەوە دامەنیشن لەگەڵیاندا تا دەچنە ناو باسێکی ترەوە و باسەکە دەگۆڕن، بێگومان ئەگەر دانیشن لەگەڵیاندا و هاوبەشییان بکەن، ئەوە ئێوەش وەک ئەوانن، بەڕاستی خوا کۆکەرەوەی دووڕووەکان و بێباوەڕەکانیشە، بێ بڕواکان مەکەنە دۆستی خۆتان لە بری ئیمانداران، ئایا بەم کارە دەتانەوێت بیدەن بە خوا بەڵگەیەکی ڕوون لە دژی خۆتان؟ ان المنافقین فی الدرک الاسفل من النار ولن تجد لهم نصیرا. با بزانن بەڕاستی دووڕووەکان لە خانە و تەبەقی هەرە ژێرەوەی ئاگردان و هەرگیز ڕزگارکەرێکت بۆ ئەوان ئەگەر سوپاسی بکەن و باوەڕی پێ بێنن وە خوا هەمیشە پێزانی سوپاسە و زانایە. لا یحب اللە الجهر بالسوء من القول الا من ظلم وکان اللە سمیعا علیما. خوا پێی خۆش نییە ئاشکرا کردنی قسەی نابەجێ و خراپ مەگەر کەسێک ستەمی لێکرابێ بۆی دروستە خراپەی ستەمکار ئاشکرا کات ویقولون نومن ببعض ونکفر ببعض ویریدون ان یتخذوا بین ذلک سبیلا. بەڕاستی ئەوانەی بێ باوەڕن بە خوا و پێغەمبەرەکانی وە دەیانەوێت جیاوازی بخەنە نێوان خوا و پێغەمبەرەکانی وە دەڵێن باوەڕ بە هەندێک لە پێغەمبەران دەهێنین وە باوەڕ ناهێنین بە هەندێکی تریان وە دەیانەوێت لەو نێوانەدا پەڕاوێک لە ئاسمانەوە، جا بەڕاستی داوایان کرد لە موسا گەورەتر لەوە، وتیان خوامان نیشان بدە بە ئاشکرا، جا بروسکەیەک لێی دان و گرتنی، بەهۆی ستەمکردنیانەوە، پاشان گوێرەکەیەکیان کرد بە پەرسراوی خۆیان، پاش ئەوەی بۆیان هات بەڵگە ئاشکراکان، ئنجا ئێمە چاوپۆشیمان لەوەش کرد، لەو گوێرەکە پەرستیەیان، وە بەخشیمان بە موسا موعجیزە و بەڵگەی ئاشکرا. بل طبع اللە علیها بکفرهم فلا یومنون الا قلیلا. جا بەهۆی هەڵوەشاندنەوەی پەیمانیان و بەهۆی بڕوانەهێنانیان بە ئایەتەکانی خوا و کوشتنی پێغەمبەرانیان بە ناڕەوا وەک زەکەریا و یەحیا و بەهۆی ئەو وتەیان ئێمە دڵمان داپۆشراوە نەخێر وا نییە بەڵکو خودا مۆری ناوە بەسەر دڵەکانیاندا بەهۆی باوەڕنەهێنانیانەوە کە پێغەمبەری خوایە لە کاتێکدا نەشیان کوشتبوو وە هەڵیشیان نەواسیبوو بەڵکو لێیان گۆڕدرا، وە بێگومان ئەوانەی دووبەرەکیان تێکەوت دەربارەی عیسی لە گوماندان لە کوشتنەکەیدا هیچ زانینێکیان دەربارەی نییە جگە لە شوێنکەوتنی گومان نەبێت وە بەڕاستی و بێگومان بۆ سەر تۆ و بەوەش پێش تۆ نێردراوەتە خوارەوە و بەجێهێنەرانی نوێژ و زەکات دەران و باوەڕداران بە خوا و بە ڕۆژی دوایی ئەوانە لە داهاتوویەکی نزیکدا پێیان دەبەخشین پاداشتێکی زۆر گەورە. ئینا ئەوحەینا ئیلەیک کەما ئەوحەینا ئیلا نوح والنبیین من بعدە. بێگومان ئەوانە گومڕا بوون بە گومڕا بوونێکی لە ڕادە بەدەر. ان الذین کفروا وظلموا لم یکن اللە لیغفر لهم ولا لیهدیهم طریقا. بەڕاستی ئەوانەی بڕوایان نەهێنا و ستەمیان کرد لەلایەن پەروەردگارتانەوە، کەواتە ئێوەش باوەڕ بهێنن، چاکترە بۆتان، وە ئەگەر باوەڕ نەهێنن، ئەوە بێگومان هەرچی لە ئاسمانەکان و زەویدا هەیە هی خوایە، وە خوا هەمیشە زانای دانایە، واتە کار دروستە. یا اهل الکتاب لا تغلوا فی دینکم ولا تقولوا علی اللە الا الحق، بێگومان مەسیحی کوڕی مەریەم تەنها پێغەمبەری خوایە دروستی کردووە بە وتەی خۆی بە جوبڕەئیلدا ناردی بۆ مەریەم وە عیسا گیانێکە لەلایەن خواوە بەخشراوە کەواتە بڕوا بهێنن بە خوا و پێغەمبەرانی وە مەڵێن خواکانمان سیانن اللە عیسا مەریەم لەو وتەیە کۆتایی بهێنن چاکترە بۆتان بێگومان خوا پەرستراوێکی تەنهایە پاک و بێگەردی بۆ خوا لەوەی ومن یستنکف عن عبادته ویستکبر فسیحشرهم الیه جمیعا. هەرگیز مەسیح ناڕازی نییە لەوەی بەندەی خوا بێت، هەروەها فریشتە نزیکەکانیش، وە هەرکەس بە بەندایەتی خوا ڕازی نەبێت و خۆی بە گەورە دابنێ، ئەی خەڵکینە بەڕاستی بۆتان هات بەڵگەی ئاشکرا لە پەروەردگارتانەوە و ناردمانە خوارەوە بۆتان ڕووناکییەکی ئاشکراکەر، واتە قورئان. فاما الذین آمنوا باللە واعتصموا به فسیدخلهم فی رحمة منه وفضل. بڵێ خوا فتواتان بۆ دەدات دەربارەی کەلالە کەسێکە نەوە و کوڕ و باوک و باپیری نەبێت ئەگەر پیاوێک مرد و منداڵی نەبوو تەنها خوشکێکی هەبوو ئەوە نیوەی میراتی برا مردوەکەی دەکەوێ و ئەگەر ئافرەتێ بمرێ و تەنها برایەکی هەبێ ئەو برایە میراتی خوشکە مردوەکەی هەمووی دەبات ئەگەر خوشکە مردوەکەی منداڵی نەبێت بەڵام ئەگەر دوو خوشک بوون دوا برا مردوەکەیان ئەوا دوو سێ یەکی میراتی براکەیان دەبەن و ئەگەر میراتگرەکان چەند خوشک و برایەک بوون پیاوان و ئافرەتان ئەوە بۆ هەر نێرینەیەک ئەندازەی بەشی دوو مێینە هەیە خوا بۆتان ڕوون دەکاتەوە تا گومڕا نەبن وە خوا بە هەموو شتێک زانایە.